هەرچی لە زەویدا هەبوو لە ماددە سنگینەکانی ناوی دەری پەڕاند و هێنایە دەرەوە، ئەو کاتە ئادەمیزادیش دەڵێت، ئەوە چییەتی، بۆ وای لێ هات؟ ئیماندار هەست دەکات کۆتایی دنیایە و بەرپابوونی ڕۆژی قیامەتە، بێئیمانیش سەری لێ دەشێوێت و نازانێت بەرەو کوێ ڕابکات. یەومەئیذ تحدث اخبارها بان ربک اوحی لها. لەو ڕۆژەدا زەوی هەواڵەکانی خۆی دەگێڕێتەوە بەهۆی ئەوەی کە پەروەردگارت ڕایگەیاندووە ئەی ئینسان فەرمانی بۆ دەرکردووە کاتی کۆتایی هاتنیەتی.